الحمد لله دەفەرمێ ئایا دروستە لە مانجی ڕەمەزان بە جەماعی قورآن ختم بکەین تایبەت بە مانجی ڕەمەزان ئەگەر بیکەین بە چینیەتێک قورآن خوێندن بە جەماعەت بەس بۆ تعلیم دروستە ئەمما بەس بە نیەتی ختمکردن دروست نییە براکانم قورآن خوێندن بە جەماعەت بۆ تعلیم دروستە ئەمما بەس بە نیەتی ختمکردن دروست نییە چونکە مخالفی سنەتە بەس بۆ تعلیم دروستە دابنیشی بە جەماعی بۆ تعلیم یعنی فێری ببین مامۆستایەک تۆ بخوێنە ئەوەندە ئاەتە بۆی لە یەکتر فێر بن و یەکتر ڕاستکەنەوە ئاگایان لە یەکتر بێ ئەوە دروستە ئینشاء الله ئەوەی ترکە دەڵێن دروست نییە چونکە خلافی هەدی سەحابەیە خلافی سنەتە ئایا حوکمی ئەو ئافرەتانە چییە کە ڕێگری لە مێردەکانیان دەکەن کە ژنی دووەم بهێنن لە کاتێکیشدا بزانێت کە مێردەکەی عادل دەبێت باشە ئایا ئەم ڕێگریکردنە ئەم ڕێگریکردن نییە لە جێبەجێکردنی ئاەتێکی قورآن جوانی ڕاستاندەتەوە کاکی برا براکەم ئەنی چەند شتێک هەیە دەبێ ئاگای لێبێ ئەو کەسی کە دەیەوێ ژن بێنێت یەکەمیان جانبی عدالە دەبێت لە بەرچاو بگرێت ئەنی خۆی سەیری خۆی بکە بەلی لینسان و علا نفسیه بەسیڕە وەلو ئەلقا معادیڕە هەر کەسە خۆی خۆی دەناسێ تا چەند دەتوانێت عدالەتی هەبێت و تەقوای هەیە زاڵ دەبێت بەسەر خۆیدا عدالەتی هەبێت دووەمیشیان جانبی ئیمکانیت تا چەند ئیمکانیەتی ئەوەی هەیە توانای ئەوەی هەیە کە بتوانێت ئیدارەی دوو عائلە بەڕێوە بەرێت کە ئیمکانەتی نەبێت و توانای بەڕێوەبردننی نەبێت نابێ برا جایز نییە یعنی هەندێ برا هەیە تا ئێستا مافی یەکەمی نەداوە بەخوا کە دەڵێن مافی یەکەمی نەداوە ناڵێن وڵا دەبێت قەسری بۆ بکات و دەبێت لەسەر مۆدلات بیژێنێت بەڵام هەندێ ماف هەیە یعنی ئەساسیاتە واجباتە یعنی و هەر پێویستە ئەو ئەوەی بۆ نەکردووە لەگەڵ ئەوەشدا داوای ئەوە دەکا کە ژنی دووەم بێنێ نەخێر دەبێت ئەو کەسە واقعی بژیت و ژیانێکیش کە عرف یعنی عرفی ئەمڕۆی خەڵک چۆنە ئاوا بژیت و ژیانی کەسێک کە لە سلێمانی دەژیت جیاوازە لە ژیانی کەسێک کە لە لادەیەک دەژیت تۆ بتەوێت لە ناو شار کەسێک بژێنیت خێزانەکەت بژێنی وەکو ژیانی ئافرەتێک کە لە گوندێک دەژیت بڵێ من دەمێ ئاوا بیژێنم ئەخر قرسە ناڕەحەتە و و عەدالەتیش نییە بەڕاستی تەقواش نییە بەو شێوازە بۆیە ئەو کەسانەی کە مصرن لەسەر ئەوە پێم وانە سەرکەوتوو بن پێم وانە نجاحەت بێنێت و نەتیجەش لەوانە هەریەکێکی بۆ بمێنتەوە یا لەوانە هیچیانی بۆ نمێنتەوە بۆی براکەم پەلەکردن لەو کارە یانی بەبێ بیرلێکردنەوە لە دەرەنجامەکانی باش نییە من ناڵم دەرگاکە دابخرێ قەت من کە لەگەڵ ئەوهبام بۆ خۆم نەم دەکرد لەگەڵ ئەوە نیم دەرگای ئەوە دابخرێت خی گەورە دەرگاکەی کردوتەوە مەثنا وەثلاتە وەڕوباع بەڵام بیری لێ بکرێتەوە بیری لێ بکات ئەو کەسەی کە دەیکا یعنی هەر عاتیفە پاڵی پێوە نەنێت بە عقلانە بە حەکیمانە بیری لێ بکاتەوە توانای ئیمکانەتی هەیەیانەتی ئایا جانبی تەقوا و ئیمانەکەی عدالەتی دەتوانێت عدالەت بپارێزێ یا ناتوانێت بیپارێزێ ئەو شتانە لە بەرچاو بگرێ انشاءله ئەو جارە تەمهیدی بۆ بکە ینی بیڕەخسێنێ قەزیەکە لەگەڵ خێزانیەتی قسەی لەگەڵ بکات و ئامادە باشی بۆ بکە انشاءله تعالا داوای یارمەتیش لە خی گەورە بکە خی گەورە کارەسانی بۆ بکە و هەروەها بەدوای کەسێکیشدا بگەڕێت کە فعلا شیاو بێت چکە زۆر جار هەیە خێزانی دووەمت کە دەیهێنی دەبێتە هۆکاری تێکدانی عائیلەکەت بەگشتی لەوەی خێزانی یەکەمت باش بێت کێشەی نەبێت ڕازیش بۆ خێزانی دووەم بێنی بەڵام خێزانی دووەمت ئەهل نییە شایستە نییە وەزعەکەت هەمووی لێ تێک دەدا بەڵام کە دووەمیشت باش بوو کێشەت نابێ انشاءاللە مشکلت نابێ بۆیە کۆمەڵێشت هەیە لە بەرچاوی بگرە انشاءاللە ئەو کاتە هەنگاو بنێ دووبارەی دەکەمەوە سێبارەشی دەکەمەوە مانای ئەوە نییە کە بڵێم قەزیەکان دابخرێت و دروست نییە بە هیچ شێوازێک و نەوەله برا خی گەورە ڕێگای داوە بەڵام هەندێ برا هەیە مشکیلەی هەیە نەجاحەتی نەهێناوە بۆیە لەبەر ئەوە دەڵێم هەر کەسێک کە ئەو مەبەستەی هەیە بە بە وردی بیری لێ بکاتەوە ان شاء الله فاسألوا أهل الذكر